پەرتوخانەی شەپۆلی دەنگی یەکێتی نابینایانی کوردستان دەستەی باڵا هەولێر کتێبی چۆن فێری ڕقت دەکەن نووسینی میخائیل شۆلۆخۆف وەرگێڕانی لە فارسیەوە فەلەکە دین کاکەیی بڵاوکراوەی ئاراس ژمارە 612 دەرهێنانی هونەری ناوەوە ئارەزەکرم دەرهێنانی بەرگ، حەمید ئازموودە، چاپی دووەم هەولێر، دوو هەزار و حەفت لە کتێبخانەی گشتی هەولێر، ژمارە شەش سەد و سی و هەشت ی ساڵی دوو هەزار و حەوت ی دراوەتێ. خوێندنەوەی سیا کارە دەنگیەکان ڕۆژگار شادی. بەروار، چوار ی پێنج ی دوو هەزار و سێزدە. وتەیەک بۆ چاپی دووەم ساڵی 1984 لەو دەمەی شەڕی عێراق و ئێران بڵێسەی سند ئەم چیڕۆکەی نووسری سۆڤەتی میخائیل شۆلۆخۆفم بە زمانی فارسی خوێندەوە کە دەربارەی شەڕی دووەمی جیهانی و مینەتی بە دیلگیراوەکانی شەڕە من دژی شەڕەکە بووم وەکو پەیامێک دژ بە جەنگ و کارەساتەکانی، ئەم چیڕۆکەم بە ناوی چۆن فێری ڕقت دەکەن وەرگێڕایە سەر زمانی کوردی و وەکو یەکەمین کتێبی کۆمەڵەی نووسەر و ڕۆژنامەنووس و هونەرمەندانی پێشمەرگە کە لە چیا پێکمان هێنابوو لە خواکوڕک چاپ کرا و بڵاو کرایەوە. کاک فەهمی کاکەیی بە وەرگێڕانەکەمدا داچۆوە و پوخت و جوانتری کرد. کاک جەلال دەباغ کە لە کۆمەڵەکەدا پێکەوە بووین هاریکارم بوو لە چاپ و بڵاوکردنەوەی. چاپی یەکەمی بە ژمارەیەکی کەم و بە تایپی دەستی و فۆتۆ ستنینسل لە خواکوڕک دەرهێنرا. ئەوە چاپی دووەمی ساڵی دوو هەزار و پێنج بە کۆمپیوتەر و تازەترین چاپ لە هەولێر دەردەچێتەوە. ئەم نامیلکەیە دوو بەشە، یەک پێشەکی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و چوار کە هەندێکم لە کتێبە فارسییەکە و هەندێکی تر لە چەند ڕۆژنامە و گۆڤاری عەرەبی و فارسی وەرم گرتووە، دوو دەقی چیڕۆکەکە کە بەناوی چۆن فێری ڕقت دەکەن. ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و چوار نامیلکەیەکم بە نازناوی ئەلیف پا بڵاو کردەوە، ئێستا تازە دەوێرم بە ناوی ئاشکرامەوە بڵاوی بکەمەوە، بەداخەوە ناوی سەرچاوە فارسیەکەم نەنوسیبوو. ئێستاش ئەو کتێبەم لەلا نەماوە و کە لە کاتی گواستنەوەی ماڵەکەم لە ئێرانەوە بۆ کوردستان تیا چوو. داوای لێبوردن لە وەرگێڕە فارسیەکە دەکەم کە کۆمەڵێک چیڕۆکی شۆلۆخۆفی کۆ کردبووە، زۆربەیان لەسەر شەڕی دوێمی جیهانی بوون، دیارە ئەو نووسەرە بەڕێزە ئێرانیەش وەکو من بەم شێوەیە شەڕی ڕیسوا کردووە.